مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە، کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ، لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان. انا العبد الذی اضحی حزینا. بگە بە کاروانی ساڵحان ڕۆژاناک دێتە خزمەتتان لە نووسینی، سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست، خۆمان بە خۆشحاڵ دەزانین، سوپاسی خوای پەروەردگار دەکەین کەوا دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان لە بەشی شەشەمی کتێبەکەمان گەیشتین بە خاڵی حەوتەم ساڵحان نابنە داردەست و مفتی کاربەدەستەکان یەکێک لە ڕەوشە جوان و خاوێنانەی کە زانای لە خوا ترس و ساڵحی پێ دەناسرێتەوە ئەوەیە لە کاربەدەستە زاڵمەکان نزیک نابنەوە و نابنە داردەستیان و فەتوا نادەن بە حەز و ئارەزووی سوڵتانەکان بۆ هەموو هەڵەیەکی پادشاکان بەڵگەی دروستی ناهێننەوە و بە حەق و ناحەق نادەن بە مەلاملی خۆیاندا. لە مێژووی ئیسلامدا بەو زانایانەی کە لە بەردەمی کاربەدەستاندا زەلیل و کڵۆڵن، زانست و عیرفانیان سەرشۆڕ و بێنرخ دەکەن بۆ پارویەک نان یان لە ترساندا، پێیان وتراوە زانایانی کۆشک و لەم سەردەمەشدا حکومەتەکان ناوی خۆش خۆشیان بۆ دۆزینەتەوە. ئەبو حازم ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، تا زانایەکانی ناو بەنی ئیسرائیل لەسەر حەق و ڕاستی بوون، فەرمانڕەواکان پێویستیان کەوتوو بە زاناکان، بەڵام هەر کە زاناکان هەوڵی پەیداکردنی دونیایان دا لەلای فەرمانڕەواکان، ئیتر نرخیان نەما، لەلایەن پێویستیان پێیان نەما و دەریان کردن و میللەتیش دەستیان دایە تاوان و گوناهکردن. ئیتر سەرشۆڕ و تێکشکاو بوون، وە گەر ئەو زانایانەمان ڕێزی عیلمەکەی خۆیانیان بگرتایە، بێگومان فەرمانڕەواکان هەیبەتیان لێ دەکردن. بەڵام زانا خواناسە ساڵحەکان لە کاتی پێویستدا لە دەرگای فەرمانڕەواکان دەدەن، بۆ نمونە ستەمیان لە یەکێک کردبێت ئەمان خێرا چوون بۆ کۆشکی کۆماری و لەوێ فەرمانڕەواکانیان ئاگادار کردۆتەوە لە دوا ڕۆژی ستەمکاران. عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێبێ کاتێک ئەمیری شای مەدینە بوو پیاوێکی کردە زیندان، لە ماوەی سروشتی خۆی زیاتری هێشتەوە لە زینداندا. بۆیە زانای پایەبەرز چوە خزمەت عومەر داوای لێکرد بەڕەڵڵای بکات و بەری بدات بەڵام عومەر وتی شتی وا نابێت بەری نادەم تا دڵنیا نەبم لەوەی ناگەڕێتەوە سەر کاری پێشوو مزاحیمیش بە توڕەیەوە پێی وت ئەی عومەری کوڕی عەبدولعەزیز من دەترسێنم لە شەوێ قیامەتی پێ بێت و بەیانیەکەی ڕۆژی دوایی بێت من خەریکە ناوی تۆم بیر دەچێتەوە ئەوەندە وشەی ئەمیرم وتوە ئەمیر و فەرمووی ئەمیر فەرمووی دەبیسم عومەر دەفەرموێت، بەڕاستی موزاحیم یەکەم کەس بوو لەو بوارەدا بە ئاگای هێنامەوە، فوضەیلی کوڕی عیاضیش ڕەحمەتی خوای لێ بێت ئاگادارمان دەکاتەوە کە بۆ سامان یان شووڕەت و پلە و پایە لە پادشا و فەرمانڕەواکان نزیک نەبیتەوە چونکە بەخششەکانی خوا لەناو دەبات. عەبدولسەمەدی کوڕی یەزید دەڵێ، لە فوودەیلی کوڕی عیاضم بیست ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، تیاچوونی هەڵگرانی قورئان لە خۆیان ڕازی بن و بە خۆیان سەرسام بن و دەخیل نزیکی دەرگای فەڕمانڕەوایان مەکەوەرەوە، چونکە دەبێتە هۆی نەمانی بەخششەکان، پێیان وت، ئەی باوکی عەلی، یانی چی دەبێتە لابەری بەخششەکان؟ فەرمووی وا دەبێ مرۆڤی موسڵمان خوا بەخششی خۆی پێداوە و پێویستی بە کەس نییە، بەڵام هەر کە چووە دونیای فەرمانڕەواکانەوە و بینی کە خوا چۆن بۆی ڕشتوون لە جۆرەها بەخششی کۆشک و تەلار و خزمەتکار، ئیتر ئەو وەزعەی خۆی لەلا کەم دێتەوە بەرچاو و خوایش دوای ئەو بەخششەکانی خۆی لێ دەسێنێتەوە. برای هەڵگری عیلم و زانست ئەزانی تۆ زۆر لە فەرمانڕەوا و بەرپرسەکان گەورەتری تۆ هەڵگری قورئان و کەشکۆڵی پێغەمبەرانی علیهم الصلوة و السلام چەند ناشرینە شورەییە لە بەر دەرگای پاشا و فەرمانڕەواکاندا بە سەرشۆڕی بوەستیت ئاخۆ بتگەنە ژورەوە یان نا ئەمەش قسەی من نییە، بەڵکو وتەی پیاوساڵحی مەسن، بشری حافی، ە. حەسەنی کوڕی عەمر دەڵێت، گوێم لێ بوو بشری حافی دەیفەرموو، چەند قێزەون و ناشیرینە هەواڵی زانایەک بپرسیت، بڵێن ئەوەتا لەبەر دەرگای ئەمیردا وەستاوە. خاڵی هەشتەم، لە چڵە پۆپەی نەرمونیانیدان، پیاو ساڵحان و ساڵحان. نەرمونیانی بۆ هەموو کەسێک جوانە و کەس ناڕواتە ناو کاروانی موبارەکی ساڵحانەوە تا لەسەرخۆ و نەرم و نیان نەبێت و جڵەوی توڕەیی هەڵچونی خۆی بگرێت بەڵام بۆ زانایان چەند قات پێویسترە چونکە ڕەوشتی پێغەمبەرانە و پێغەمبەران لە بەرامبەر نەفاماندا وەڵامیان نەبووە و خۆیان گرتووە و صیفاتی عیباد الرحمانە و نابێت مسوڵمان لێی خاڵی بێت. ئەگەر پێڕی نەفامانیش بە قسەی سووک و گاڵتەجاڕییەوە قسەیان لەگەڵ بکەن، ئەمان دەڵێن، سلام علیکم و وەڵامیان نادەنەوە. پێغەمبەری ئازیزیشمان، صلی اللە علیە وسلم، داوا لە موسڵمانان بە گشتی و زانا و پێشەواکان بە تایبەتی دەکات کە ڕەوشتی نەرم و نیانی لەدەست نەدەن، چونکە خوا و پێغەمبەرەکەی نەرم و نیانیان خۆش دەوێت. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ڕوو دەکاتە یەکێک لە هاوەڵە نەرم و نیانەکانی و پێی دەفەرموێت، مژدەت لێ بێت، دوو ڕەوشتی گەورەت تێدایە خوا و پێغەمبەرەکەی خۆشیان دەوێت، نەرم و نیانی و لەسەرخۆیی. ئەی برای زانم، ئەزانی ڕەوشتی نەرم و نیانی جلوبەرگە بۆ زانست و بەبێ ئەو بەرگە عیلم و عیرفانەکەت ڕووت و قووت و بێ نرخە؟ ئەمە وتەی برات نییە، بەڵکو ئامۆژگارییەکی ئاڵتوونی هاوڕێیەک پێشکەشی هاوڕێکەی دەکات. عەبدوڵای کوڕی وەهەب لە عەمری کوڕی حاریسەوە دەگێڕێتەوە کە هاوڕێیەک ئامۆژگاری هاوڕێکەی دەکات و پێی دەڵێت، بزانە، نەرمونیانی جلوبەرگە بۆ عیلم و زانست و قەت نەکەی ئەو جلوبەرگە لەبەر خۆت دابکەنیت و زانستەکەت ڕووت بکەیتەوە. ئەگەر گلەیی ئەوە دەکەیت کە کەسێکی زۆر ژیر و عاقڵ نیت و ئیدارەی کارەکان نازانی بە ژیرانە بەریت بەڕێوە، دەی نەرمونیانی لەسەرخۆیی ئەو بۆشاییەت بۆ پڕ دەکاتەوە و زانیارییەکانت جێی خۆیان دەگرێت ئەمەش ڕاستیەکەی لە دەمی زانا و پیاو ساڵحێکی فەلەستینی دەرچووە. حەسەنی کوڕی واقع دەڵێت، زەمڕەی کوڕی ڕەبیعەیز ڕەملی فەلەستینی دەڵێ، نەرمونیانی و لەسەرخۆیی لە عاقڵی زۆر مەزن و بەرزترە، چونکە خوای گەورە ئەو ناوەی بۆ خۆی هەڵبژاردووە، بەڵام دووەمی بۆ خۆی هەڵنەبژاردووە. خاڵی نۆیەم، ساڵحان هەمیشە دەم بە زیکر بوون. وەیل بۆ ئەو زانایەی کە لە خوا غافڵە و ذیکر و یادی ناکات، ئەی چۆن پەروەردەی ڕۆڵەکانی ئیسلام دەکات لەسەر ذیکر و یادی خوا و لەبیر نەکردنی پەروەردگار؟ ئەمەش مالیکی کوڕی دینارە، ڕەحمەتی خوای لێ بێ، زانا و پیاو ساڵحە مەزنەکەی دەڤەری بەسڕەیە و ئەزانی بچووکترین سزای خوای بۆ ئەو زانایانەی ذیکر و یادی خوا ناکەن چییە؟ دەی گوێ بگرە و بزانە چ سزایەکی دەروونی سەختی تۆش دەبێت. مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێ بێت. دەفەرموێت، لە هەندێ لە کتێبەکانی پێشوودا هاتووە کە خوای عززەوجل فەرموویەتی، سووکترین و کەمترین سزا بۆ ئەو زانای خۆشەویستی دونیا و پارە و پوول و پلە و پایە دڵی داگیر کردووە ئەوەیە تام و شیرینی زیکر و یادی خۆم لە ناو دڵیدا دەردەهێنم حاڵی دەیەم بە لێشاو ماڵ و سامان دەبەخشنەوە ساڵحان پێشتر باسی ئەوەم کرد کە ئادەمیزاد ناچێتە ناو کاروانی ساڵحانەوە تا بەردەوام خێر نەکات و لە پێناوی خوا پارە و سامان بەسەر هەژاراندا نەبەخشێتەوە بەڵام ئەم ڕەوشتە بۆ زانان زۆر پێویسترە و نابێت زانا بەخیل و چروک بێت چونکە پەیامی خوددا دەگەێنێت و پەیامی بەرزیش بە خۆڕایی و بێپارە ناگاتە خەڵکی ئەوە پێغەمبەرە ئازیزەکەمانە، صلی اللە علیە و سلم، کە پێشەوا و سەرمەشقی زانایانی موسڵمانە و هەرگیز داوای شتێکی لێکرابێت نەیوتوە پێم نیە، لە دەستمان نیە، دەستم کورتە، ئەی دەبێت چی فەرموبێت با داواکاران؟ جابری کوڕی عبداللە خوای لێ ڕازی بێت زۆر لە خزمەتی پێغەمبەردا ژیاوە و شارەزای وردەکاریەکانی ژیانی بووە و فەرمویەتی، هەرگیز هیچ کەسێک داوای شتێکی لە پێغەمبەری خوا نەکردووە صلی اللە علیه وسلم پێی فەرمووبێت نەخێر کەچی لە دەستمان نییە، ئێمەش دەڵێین خوا بتداتێ، ئای کە زانای ساڵح نین، زانا ساڵحەکان پارەی گیفانیان هەمووی بە موڵکی خۆیان نازانن، بەڵکو دەیکەن بە سێ کەرتەوە و یەک کەرتی بۆ خۆیان هەڵدەگرن و گوێ بگرە بۆ ئەم چیڕۆکە سەیر و سەرسوڕهێنەرە و ببە بە زانایەکی دەستبڵاوی خێرومەند. ئەبو هوڕەیرە خوای لێ ڕازی بێت لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی، جارێکیان پیاوێک بە ڕێگایەکدا تێدەپەڕی، لەو کاتەدا گوێی لە دەنگێک بوو لە هەورێکەوە هاواری دەکرد، بڕۆ ئاوی باغی فڵان کەس بدە، هەورەکەش لایدا بەرەو ڕۆ دۆڵێکی بەردین و لەوێ باراندی و لە ڕێگای جۆگەکەیەوە هەمووی بەرەو باخێک ڕۆیشت و منیش دوای کەوتم، دەبینم پیاوێک بە خاکەنازێکەوە خەریکە ئاوەکە دەبات بەرەو درەختەکان، چوو بۆ لای و پێی وت، ئەی بەندەی خوا ناوت چییە؟ ناوەکەی خۆی پێ وت، هەمان ناو بوو کە لە هارۆکەوە بیستی، ئەویش وتی، ئەی بەندەی خوا ناوی منت بۆ چییە؟ وتی، گوێم لە پاڵاهەورێک بوو دەیوت، بڕۆ باخی فڵان کەس ئاو بدە، کە ناوەکەی تۆ بوو، ئایا چی لەم باخە دەکەیت؟ تۆ چیت و چی دەکەیت؟ ئەویش وتی، مادەم وات وت پێت دەڵێم، من بەروبوومی ئەم باخە دەکەم بە سێ بەشەوە، بەشێکی دەکەم بە خێر و دەیبەخشم بەسەر هەژاراندا و بەشێکیشی بۆ خۆم ماڵ و منداڵم هەڵدەگرم، بەشێکی تریشی لە باغەکە سەرف دەکەمەوە. سەیری زانایەکی مەزنی وەک مەلا لەیسی کوڕی سەعد ڕەحمەتی خوای لێ بێت کە چەند پارە و سامانی کەوتۆتە دەست و هەمووی لە ڕێی خوا بەخشیوە و نەیهێشتووە ساڵ پڕ کاتەوە لە لای و زەکاتی لەسەر فەرز بێت. ئادەی مەلا بەڕێزەکانی ئەمڕۆ ئێوە دەتوانن وا بن؟ محەمەدی کوڕی ڕەمح دەڵێ، دەسکەوتی ساڵانەی لەیسی کوڕی سەعد ڕەحمەتی خوای لێ بێت هەشتا هەزار دیناری ئاڵتوون بوو، بۆ تەنها جارێک نەیدەهێشت ساڵی بەسەردا بێت و زەکاتی بکەوێت. زانا مەزنەکەی بواری فەرموودە کە ناوی ئەبو شەهاب زوهری بوو، پارە و پوول لە لای زۆر بێ نرخ بووە و وەک سەنێری حشتر بۆی ڕوانیوە. عەمری کوڕی دینار دەڵێ، کەسم نەدیوە ئەوەندەی ئەبو شەهابی زوهری ڕەحمەتی خوای لێ بێت دینار و درهەم لە لای بێ نرخ بووبێت، وەک سەنێری حۆشتر ڕانوویەتی بۆ هەردووکیان. سەیری موحەممەدی کوڕی ئیدریسی شافیعی بکە، ئەی برای زانم، کە خەڵکی لە ناو کورددا بە مەلا ناوت دەبەن، بزانە چۆن خێرومەندێک بووە. نەک وەک تۆی مامۆسا و پێشەوا و مەلا، کە لە وتارەکانتدا هانی موسڵمانان دەدەی تا ماڵ و سامان ببەخشن و چرووک نەبن، کەچی بۆ تەنها جارێک خۆتیان نەبینی درهەمێک بخەیتە سەر دەستی هەژارێک. حمیدی دەڵێت، جارێک ئیمامی شافیعی ڕەحمەتی خوای لێ بێت، لە یەمەنەوە بە مەبەستی حەج کردن بەرەو کەعبەی پیرۆز دەڕوات و بیست هەزار دیناری ئاڵتونی پێ دەبێت و لە دەرەوەی شاری مەککەدا چادرێک دادەکوتێت و نایەتە دەرەوە لێی تا هەمووی بەسەر هەژاراندا دابەش دەکات و هیچ بەخۆی ناهێڵێت حاڵ یازدەم ساڵحان لە غیرەت و بوێریدا کەسیان پێناگات غیرەت و ئازایەتی بەشێکە لە پەیامی زانای موسڵمان، ئەگەر تیایدا نەبێت پەنا بە خوا کەڕ و ڵاڵ دەبێت لە بەردەم دەسەڵاتداراندا و لە ترسی گیانی خۆی یان لە ترسی بڕینی تیکە نانەکەی هەزاران ناحەقی لە وڵاتدا ببینێت فززە ناکات و باسی ناکات بگرە هەندێ لە زانایانی قەسر وەک عەرەب دەڵێ یفتی بما یشتهی الملک و ئەو ستەم و گەندەڵ کاریانەی دەسەڵاتداران دەشەرعێنێت پەنا بە خوا بەڵام وەرن ئەی مامۆستایانی ئایینی پیرۆزی ئیسلام لەبەردەم سەرداری زاناکانی حیجازدا چۆک دابدەن و وانەیەک لە غیرەت و بوێری بەرامبەر ئامۆژگاریکردنی دەسەڵاتداران بخوێنن. سەرداری زاناکانی حیجاز طاوس ڕەحمەتی خوای لێ بێت ئامۆژگاریی ئەمیری باوەڕداران هیشامی کوڕی عەبدولمەلیکی دەکرد پێی دەوت لە خوا بترسە و خۆت بپارێزە چونکە تۆ بە تەنها دروستکراویت و بە تەنهاش دەمریت و بە تەنهاش حەشر دەکرێیت. سوێند بە خوا ئەمانەی لەگەڵتان کەسیان لەگەڵت نایەن وە لەم کاتەدا هیشام سەری داخست بوو بە چیلکەیەک زەویەکەی هەڵدەکەنی و دەگریا وە کاتێک مامۆستا پشتی هەڵکرد بڕواتەوە پیاوێک دوای کەوت و کیسێکی پڕ لە پارەی بۆ بردو پێی وت ئەمیری باوەڕدارن ئەمەی بۆ ناردویت مامۆستایش فەرمووی من داوای پاداشت ناکەم لەسەر ئامۆژگاری بەڵکو تەنها پاداشتم لە خوا دەوێ وەڵاهی قومێک ئاویشی نەخواردەوە لەلای ئەمیر. خاڵی دوازدەم کە خاڵی کۆتاییە لە بەشی شەشەمی کتێبەکەمان، ساڵحان کارەکەیان زۆر بە گەورە سەیر دەکەن و بە ئەهمیەتەوە دەڕوانن بە کارەکانیان، هەندێ لە مامۆستا ئاینیەکان هەست بە گرنگی کارەکەیان ناکەن وادەزانن تەنها بەر نوێژی کردن و وتارێکی هەینیە و بەس، نەخێر بەڵکو بۆ ئەوی گەورەی و ترسناکی کارەکەیان بۆ دەربکەوێت و زۆر شیاوە سەرێک لە محەمەدی کوڕی مونکەدەر بدەن و گوێ بەوە بگرن بزانن لەم بارەیەوە چی دەفەرموێت. سوفیانی کوڕی عوەینا دەڵێ، محەممەدی کوڕی مونکەدەر ڕەحمەتی خوا لێ بێت دەفەرمێت، زانای موسڵمان سەفیری نێوان خوا و بەندەکانیەتی، بۆیە دەبێت زۆر ئاگادار بێت کە لەو نێوەندەدا چۆن هەڵسوکەوت دەکات، زانای موسڵمان دەبینم باسی خوا و گەورەییەکەی دەکات کەچی مچڕکێک بە خۆیدا نایەت، باسی جەهەننەم دەکات کەچی نیشانەیەکی ترسدە و سزا سەختەی پێوەت بەدی ناکرێت و ناگری. دەی جێگای خۆیەتی وانەیەکی گرنگ لە لای زانای ساڵح و خواناس هوزەلی بخوێنن تا دڵیان نەرم ببێت و چاویان پڕ ببێت لە ئاو، ئەبو هارون دەڵێ، زانای گەورە، ئیبن مەسعودی هوزەلی، ڕەحمەتی خوای لێ بێت، وتاری بۆ دەداین و قسەی بۆ دەکردین و لەو کاتەدا ئەوەندە دەگریا و ئاو لە چاوەکانی دەهاتە خوارەوە ڕیشی تەڕ دەبوو. ئیبن عەبدولبر باسی هەندێ لە تابعین دەکات کە شەونوێژیان بە فەرز زانیوە لەسەر بانگخوازان و هەڵگرانی قورئان، چونکە کارەکە زۆر ترسناکە خۆ سازکردنی تەواوی دەوێ ئیبن عەبدولبیر دەربارەی هەندێک لە تابیعین دەڵێ فتوایان دابوو کە شەونێژ لەسەر زانیان واجبە ئیتر با زۆر کەمیش بێت بە ئەندازەی مەڕدۆشینێک هەرچەندە زۆرینەی زانیان لەسەر ئەوەن کە واجب نییە بەڵکو سوننەتە ترمذیش لە زانای مەزنی ئیسلام ئیسحاقی کوڕی ڕاهەویەوە دەگێڕێتەوە ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت لە ڕاستیدا شەونێژ لەسەر هەڵگرانی قورئان دانراوە و لەسەر ئەوان فەڕز کراوە زانای موسڵمان وەکو خەڵکە عامەکە نیە کە وەک ئەوان پێ بکەنێت و بخەوێ و بگەڕێت و سوعبەت بکات و بێ خەم لە قیامەت و ئاگری دۆزەخ و ئەو کاتە وتارەکانی زۆر وشک و بێ گیان و بێ کاریگەر دەبن و ناتوانن گوێگر ڕابچڵەکێنن زانای پیاو ساڵح و خواناس وەهیبی کوڕی وەرد ڕەحمەتی خوای لێبێت سەرسامە لەو جۆرە زانا موسڵمانە و دەڵێن نابێ وابن محەممەدی کوڕی یەزیدی خۆنەیس دەڵێت وەهیبی کوڕی وەرد ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت سەرسام دەبم لە زانا کە چۆن بێ دڵی خۆی ناکات و پڕ بە لێوەکانی پێ دەکەنێت لە کاتێدا دەشزانێت کە قیامەتێکی وای لە پێشە کە پڕیەتی لە ترسناکی و لێپرسینەوە و ڕێگای پێچ و پلوچ ئەمەی وت لە هۆش خۆی چوو بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی حەڵقەی و زارشمان تاڵقەی داهاتوو بەخوای گەورەتان دەستپێرین کە سپاردە زای ناکات وەسلام و عیکم و ڕەحمەت اللهی وبڕکاته